بەناوی خودای بەخشندە و میهرەبان بەناوی ئەو خودایەی کانگای ڕەحمەت و سۆز و بەزەییە. چەند پیتێک لە سەرەتای هەندێ لە سورەتەکانی قورئاندا هاتوون ژمارەیان چواردە پیتە نیوەی کۆی پیتەکانی زمانی عەرەبین بۆ سەلماندنی ئیعجاز و مەزنی و گرنگی قورئان کە لە توانای هیچ کەسدا نیە بەو پیتانە کتێبێکی ئاوا بێ وێنە دابنێت بە ڕادەیەک هەتا ئەگەر هەموو گرۆی ئادەمیزاد و پەری کۆببنەوە بۆ ئەو مەبەستە بێگومان ناتوانن هەروەها چەندەها نهێنی تریشی تێدایە زاناکان لە هەندێکی دواون هەندێکیشیان وتویانە هەر خودا خۆی زانایە بە نهێنی ئەو پیتانە. خودا زاتێکە جگە لەو هیچ خودایەکی تر نییە شایەنی پەرستن بێت و ئەو هەمیشە زیندووە و ڕاگر و سەرپەرشتیاری هەموو دروستکراوەکانیەتی ئەی پێغەمبەر، خودا قورئانی بۆ تۆ بە ڕاست و دروست بە چەند قۆناغێک دابەزاندووە، بەڕاست دانەری سەرجەم کتێبە پێشووەکانی پێش خۆیەتی پێش دەستکاری کردنیان، هەروەها تەوراتی بۆ موسا و ئینجیلی بۆ عیسا ڕەوانە کردووە لە پێش قورئاندا، لە کاتێکدا هیدایەت و ڕێنمووی بەخشی خەڵکی بوون، هەروەها جیاکەرەوەی حەق و بەتاڵی ناردە خوارەوە کە قورئانە، بێگومان ئەوانەی بڕوایان نەهێنا بە ئایەتەکانی خودا بۆ ئەوان سزایەکی سەخت لە دواڕۆژدا هەیە، بێگومان خودای گەورە باڵادەستە و خاوەنی تۆڵە و سزایە لە بێباوەڕان. بێگومان هیچ شتێک لە خودا ون نابێت نە لە زەوی و نە لە ئاسماندا. ئەو خودایە زاتێکە نەخشەی ڕوخسارتان لە منداڵدانەکاندا دەکێشێت چۆن بیەوێت. هیچ پەرستراوێکی بەڕاست نییە جگە لەو خودایە و ئەو زاتە باڵادەست و دانا و کاربەجێیە. ئەو خودایە زاتێکە کە قورئانی بۆ سەر تۆ ئەی محەممەد ناردە خوارەوە. بەشێک لە ئایەتەکانی دامەزراو و پایەدار و ڕوون و ئاشکران ئەوانە بنچینە و بناغەی قورآانەکەن و هەندێکی تریشی واتای جۆرا و جۆر هەڵدەگرن و بە ئاسانی نازانرێن جا ئەوانەی کە لە دڵیاندا لاری و لادان هەیە حەز لە حەق و ڕاستی ناکەن ئەوانە شوێنی ئەو ئاەتانە دەکەون کەمانای جۆرا و جۆر و فراوانیان هەیە بۆ ئەوەی فیتنە و ئاشوب و ناکۆچی و دووبەرەکی دروست بکەن یان بۆ ئەوەی لەکدانەوەی هەڵی بۆ هەڵبەستن لە حاڵێکدا کە لێکدانەوەی ئەو جۆرە ئاەتانە هەر خودا خۆی بە تەواوی دەیزانێت جا و کەسانەی کە لە زانستدا ڕۆچوون دەڵێن ئێمە باوەڕی دامەزراومان بە هەر هەموو ئەو ئاەتانە هەیە کە لەلایەن پەروەرگارمانەوەی و فەرمایشی ئەوە لە ڕاستیدا بێجگە لە خاوەن بیر و ژیرەکان یاداوەری وەرناگرن و بیرناکەنەوە لەم قورآانە ئەوانە دەڵێن پەروەردگارە دوای ئەوەی کە هیدایەت و ڕێنمویت کردین دڵەکانمان لامەدە لە ڕێگەی ڕاست و لە ڕەحمەت و بەخششی تایبەتی خۆت بەهرەوەرمان بکە چونکە بەڕاستی تۆ بەخشندە و بەخشێنەری. پەروەردگارا بەڕاستی تۆ کۆکەرەوەی هەموو خەڵکیت لە ڕۆژێکدا کە هیچ گومانی تێدا نییە، بێگومان خودا زاتێک نییە کە بەڵێنی خۆی نەباتە سەر، لەو ڕۆژەدا بەڕاستی ئەوانەی کە بێباوەڕن هەرگیز ماڵ و منداڵیان هیچ جۆرە بەرگرییەکیان لێناکەن لە سزای خودا، ئا ئەوانە سوتەمەنی ئاگری دۆزەخن. ئەوانە داب و نەریتیان وەکو داب و نەریتی دار و دەستەی فیرعەون و ئەوانەی کە پێشیان هاتوون وایە، ئایەت و موعجیزەکانی ئێمەیان بە درۆ دانا، خوداش ئەوانی بەهۆی گوناه و تاوانیانەوە بە توندی سزا دا و گرفتاری کردن و خودا تۆڵەسێنەرێکی بەهێز و بەزەبرە. ئەی محمد بڵێ بەوانەی کە بڕوایان نەهێناوە سەرنجام تێک دەشکێن و ژێردەست دەخرێن لە دنیادا لە ڕۆژی دواییشدا کۆ دەکرێنەوە و ڕاپێچ دەکرێن بۆ ناو دۆزەخ کە ناخۆشترین جێگەیە ئەی محەممەد بەو خەڵکە بڵێ بێگومان لەو دوو دەستەیەی کە لە جەنگی بەدردا ڕووبەڕووی یەکتر وەستان نیشان و پەندێکی گەورە بوو بۆتان دەستەیەکیان لە پێناوی خوددادا دەجەنگان دەستەکەی تریان بێباوەڕ بوون ئیمانداران لە بەرچاوی ئەواندا دوو ئەوەندەیان دەنواند لە مەیدانی جەنگدا بە چاوی بینایی و بینین، خودا فریشتەشی دابەزاند بۆ یارمەتی ئیمانداران، خودا پشتگیری هەر دەستەیەک و هەر کەسێک بیەوێت دەیکات، بەڕاستی ئا لەو یارمەتیەدا پەند و ئامۆژگاری هەیە بۆ ئەوانەی کە بینایی خۆیان بەکاردەهێنن و بە وردی بیردەکەنەوە کە چۆن کۆمەڵێکی کەم زاڵ بوون بەسەر کۆمەڵێکی زۆردا. ئارەزووی ئافرەت و بوونی نەوەی نێرینە و خاوەنێتی ئاڵتوون و زێڕ و زیوی زۆر و زەبەند و ئەسپی چاک و ڕەسەن و هۆکانی هاتوچۆ، هەروەها ماڵات و زەوی و زاری کشتوکاڵ بۆ خەڵکی ڕازێنراوەتەوە. ئەوانە هەمووی ناز و نیعمەتی ژیانی دنیان، خوداش بۆ چاکان شوێنی گەڕانەوەی ڕازاوە و خۆشی لای خۆی ئامادە کردووە کە بەهەشتە. ئەی محەممەد، بەو خەڵکە بڵێ، ئایا هەواڵی چاکتر لەو ناز و نیعمەتانەتان پێ ڕابگەیەنم؟ ئەویش ئەمەیە کە بۆ ئەوانەی پارێزکار و خوداناسن لای پەروەردگاریان باخەکانی بەهەشت ئامادەیە بۆیان کە چەندەها ڕوبار بە ژێر درەختەکانیدا و بە بەردەم کۆشکەکانیدا دەڕوات هاوڕێ لەگەڵ ژیانی نەبراوە لەگەڵ هاوسەرانی پاکیزەدا و بەدەم هەستکردنی بەردەوام بە ڕەزامەندی پەروەردگاری ئازیز بێگومان ئەم خودایە بینایە بە بەندەکانی ئەوانەی کە دەڵێن پەروەردگارە بەڕاستی ئێمە ئیمان و باوەڕمان هێناوە دە لە گونەهاکانمان خۆش ببە و لە ئاگری دۆزەخ بمان پارێزە. جا ئەو ئیماندارانە ئەمە سیفەتیانە، خۆگر و ئارامگرن لە بەرامبەر ناسۆر و ناخۆشیەکانی ژیانەوە، ڕاستگۆ و خواپەرستن، ماڵ و سامان دەبەخشن و لە بەرەبەیانەکاندا داوای لێخۆشبوون لە پەروەردگاریان دەکەن، چونکە وا هەست دەکەن کە وەک پێویست خوداپەرستیان نەکردووە. خودای گەورە لە ڕێگەی دروستکراوانیەوە کە هەمووی نیشانەی دەسەڵاتی دەنوێنێت، خۆی شایەتی داوە و دەریخستووە و سەلماندویەتی کە بەڕاستی جگەل لەو هیچ خدایەکی تر نییە کە شایەنی پەرستن بێت هەروەها فریشتەکان و خاوەن زانستەکانیش لە پێغەمبەران و زانایان کە بە ڕێگەیەکی ڕاست و دروست دەیسەلمێنن خدا هەمیشە دادپەروەری ڕەهایە و جگە لەو زاتە خدایەکی تر نییە و ئەو خدایەکی باڵا دەست و دانایە بەڕاستی دین و ئاینی پەسند لە لای خدا تەنها ئاینی ئیسلامە ئەوانەشی کە کتێبە ئاسمانیەکانیان دراوەتێ جیاوازیان لە نێواندا پەیدا نەبووە مەگەر لە دوای ئەوەی زانست و زانیاری تەواویان بۆ هاتووە دەربارەی ڕاستی محەممەد و ئیسلام ئەمەش بەهۆی دنیا پەرستی و حەسوودی و ستەمکردنیان لە نێوان خۆیان چونکە ڕازی نەبوون بە پێغەمبەرێک لە غیری خۆیان جا ئەوەی باوەڕی بە فەرمان و ئایەتەکانی خودا نەبێت ئەوە بێگومان خودا بە خێرایی حیسابی خۆی دەکات لەگەڵیاندا هەر زوو بە دۆزەخیان دەگەیەنێت خۆ ئەگەر مجادلە و گفتوگۆی سەختیان لەگەڵدا کردیت ئەی محەممەد تۆش بڵێ من و ئەوانەی کە شوێنم کەوتوون ڕوومان کردۆتە خودا و تەنها ملکەچی ئەوین بەوانەی کە کتێبیان پێدراوە و ئەوانەشی نەخوێندەوارن لە مشریکانی عەرەب بڵێ ئایا ئێوە تەسلیم بوون بە خوددا و مسلمان بوون خۆ ئەگەر تەسلیم بوون ئەوە مانای وایە بەڕاستی ئەوە هیدایەتیان وەرگتووە خۆ ئەگەر پشت هەڵکەن و باوەڕ نەهێنن ئەوە تەنها گەیاندنی پەیامەکە لەسەر تۆیە خدای گەورەش بینایە بە بەندەکانی بەڕاستی ئەوانەی باوەڕ ناهێنن بە ئاەت و فەرمانەکانی خوددا و پێغەمبەرانیش بەبێ هیچ حەقێک دەکوژن و ئەو خەڵکانەش دەکوژن کە فەرمان بە دادپەروەری دەدەن کەواتە مژدەی سزایەکی پڕ ئێشیان پێ بدە ئا ئەوانە کەسانێکن کردەوەکانیان پووچ بۆتەوە لە دنیا و قیامەتدا کەسیش نییە پشتیوانی لەوان بکات ئایا نابینی ئەو کەسانەی بەشێک لە کتێبی ئاسمانیان پێدراوە کاتێک بانگ دەکرێن بۆ لای کتێبی خودا تەورات تا فەرمانڕەوایی بکات لە نێوانیاندا پاشان دەستەیەکیان پشت هەڵدەکەن و لە کاتێکدا ئەوان سەرپێچی کەرن بۆیە ژوا دەکەن چونکە بەڕاستی ئەوان دەیانوت هەرگیز ئاگری دۆزەخ چەند ڕۆژێکی کەم نەبێت بەر لەشمان ناکەوێت و ئەوەی لە ئاینەکەیاندا بۆ خۆیان هەڵبەست بوو سەری لێشەواندن و تەفرەیدان ئاخۆ حاڵیان چۆن بێت کاتێ لەو ڕۆژەدا کۆیان دەکەینەوە کە هیچ گومانێک لە هاتنیدا نییە و هەموو کەس پاداشتی کار و کردەوەی خۆی پێ دەدرێت، لە کاتێکدا، ئەی پێغەمبەر، ئەی ئیماندار، بڵێ، خودایە تۆ خاوەنی هەموو شتێکیت، دەسەڵات دەبەخشیت بە هەر کەسێک بتەوێت و دەسەڵات وەردەگریتەوە لە هەر کەسێک بتەوێت، هەر کەس بتەوێت باڵادەستی دەکەیت، هەر کەسێکیش بتەوێت زەلیل و بێ دەسەڵات و ژێردەستی دەکەیت. هەرچی خێر هەیە هەر بەدەست تۆیە بێگومان تۆ دەسەڵاتداری بەسەر هەموو شتێکدا شەو تێ هەڵکێشی ڕۆژ دەکەیت ڕۆژ تێ هەڵکێشی شەو دەکەیت زیندوو لە مردوو دەردەهێنیت مردوو لە زیندوو دەردەهێنیت ڕسق و ڕۆزی بێ حیساب و بێشومار دەبەخشیت بە هەر کەس بتەوێت کارەکانت هەر هەمووی پڕە لە حیکمەت و دانایی، بەندەکانت سەرسام و سەرسوڕماون لە کەماڵی تۆ. نابێت ئیمانداران کافران بکەنە پشت و پەنا و یار و یاوەری خۆیان لە جیاتی ئیمانداران، ئەوەی کاری وا بکات ئەو کارەی دەبێتە هۆی ئەوەی هیچ پەیوەندیەکی ئیمانی بە خوداوە نەمێنێت مەگەر لەبەر ئەوەی خۆتان بە بێگومان لە شەڕیان بپارێزن و قوتار بن ئەویش بەوەی بەدەم ڕازیان بکەن نەک بە دڵ و کردەوە خودای گەورەش بێدارتان دەکاتەوە بە سیفەتی تۆڵەسەندنەوەی خۆی دەتانترسێنێت تا کاری ناڕەوای وا نەکەن، سەرنجام و گەڕانەوەتان هەر بۆ لای خودایە. پێیان بڵێ، ئەگەر ئەوەی لە سینەتاندا جێگیرە و بیشارنەوە یاخود ئاشکرای بکەن ئەوا خودا پێی دەزانێت، هەرچیش لە ئاسمانەکان و زەویدا هەیە هەر پێی دەزانێت و خودا دەسەڵاتی بەسەر هەموو شتێکدا هەیە. ڕۆژێک دێت هەموو کەس کار و کردەوەکانی خۆی دەبینێت ئامادەکراون بە خێر و شەڕیەوە، تاوانبار ئاوات دەخوازێت کە لە نێوان خۆی و کردەوە خراپەکانیدا مەودایەکی دوور و درێژ هەبوایە خدای گەورەش بێدارتان دەکاتەوە بە سیفەتی تۆڵەسەندنەوەی خۆی دەتان ترسێنێت لەوەی کە کاری ناڕەوا بکەن و خدا بە سۆز و بە بەزەیە بۆ ئەو بەندانەی کە بەم ئاگاداریانە دڵیان ڕادەچڵەکێت پێش هاتنی ئەو ڕۆژە ئەی پێغەمبەر بە ئیمانداران بڵێ، ئەگەر ئێوە خوداتان خۆش دەوێت دەشوێنی من بکەون و لە فەرمانی من دەرمەچن، ئەو کاتە خوداش ئێوەی خۆش دەوێت و لە گوناه و هەڵەکانیشتان خۆش دەبێت، ئەو خودایە لێخۆشبوو و میهرەبانە. دووبارە پێیان بڵێ، فەرمانبەرداری خودا و پێغەمبەر بن، خۆ ئەگەر سەرپێچی بکەن و پشتی تێبکەن، ئەوا دڵنیابن خودا بێباوەڕانی خۆش ناوێت. بەڕاستی خودا ئادەم و نوح و نەوەکانی ئیبڕاهیم و نەوەکانی عیمرانی هەڵبژاردووە و ڕێزی داون بەسەر خەڵکی هەموو جیهاندا. ئەوانە نەوەیەکن یەک ڕەچەڵەکن، هەندێکیان لە هەندێکی تریان بوون، خودا خۆی بیسەر و زانایە، چاک دەیزانی کە شایستەن بۆ ئەو کارە پیرۆزە. بەیادبێنە کاتێک هاوسەری عیمران وتی، پەروەردگارا! بەڕاستی من بڕیارم داوە و نەزرم کردووە ئەو منداڵەی لە سکمدایە ئازاد کراو بێت لە هەموو ئەرک و ئیش و کارێک تا هەر لە خزمەتی بەیت المەقدس دابێت دە تۆش لێم وەربگرە چونکە بەڕاستی تۆ خدایەکی بیسەر و زانای بەڵام کاتێک منداڵەکەی بوو بە دڵشکاویەوە وتی پەروەردگارە خۆ من کچم بوو بێگومان خدا خۆی چاک دەزانێت کە چی بووە خۆ ئاشکرایە کوڕیش وەکو کچ نییە لە گەلێ ڕووەوە و هەریەکە ئەرک و فەرمانی خۆی هەیە، ئەوەی بە ئافرەت دەکرێت بە پیاو ناکرێت، بە پێچەوانەشەوە ژن و پیاو تەواوکاری یەکترن و هیچیان لە لای خودا کەم ڕێز نین، ئەرکی خزمەتکاری بەیت المقدسیش بەو ناکرێت. منیش بەڕاستی ناوم نا مەریەم و من ئەیپارێزم بە تۆ خۆی و وەچەکەی لە شەیتانی ڕەجم کراو. ئینجا پەروەردگاری بە شێوەیەکی جوان و پەسند مەریەمی وەرگرت، زۆر بە جوانی پێی گەیاند زەکەریای کردە مامۆستا و سەرپەرشتی کە هەم خزم و هەم پێغەمبەر بوو تا بە چاچی دینداری فێر بکات پاشان کە مەریەم گەورە بوو هەر کاتێک زەکەریا دەچوو بۆ سەردانی لە شوێنی خواپەرستیەکەیدا دەیبینی ڕسق و ڕۆزی و ناز و نیعممەتی جۆرا و جۆری لایە زەکەریا وتی ئەی مەریەم ئەم هەموو ڕسق و ڕۆزیت لە کوێ بوو مەریەم لە وەڵامی داوتی ئەوە لەلایەن خودداوەیە ئەو بۆم دەنێرێت بەڕاستی خودا بە هەر کەس بیەوێت ڕزق و ڕۆزی بێ سنوور و بێ هۆکار دەبەخشێت ئا لەو کات و شوێنەدا زەکەریا هانا و نزای بۆ پەروەردگاری لێ بەرز بۆ و وتی پەروەردگارە نەوەی چاک و پاکم پێ ببەخشە بەڕاستی تۆ بیسەری دوعا و نزایت جا یەکسەر فریشتە جبرەئیل بانگی کرد لە کاتێکدا زەکەریا لە میحرابەکەدا وەستا بوو نوێژی دەکرد وتی، بەڕاستی خودای گەورە مژدەت دەداتێ بە بەخشینی کوڕێک ناوی یەحیایە، بەڕاست دانەری فەرمانی تایبەتی خودایە و گەورە و ڕێزدارە و خۆپارێزە لە گوناهان و پێغەمبەرێکە لە چاکان. زەکەریا وتی، پەروەردگارا، ئاخۆ چۆن منداڵم پێ دەبەخشیت خۆ من پیری نەنجی پێ هەڵچنیوم، هاوسەرەکەشم سک ناکات، خودای گەورەش فەرمووی کاری خودا هەر ئاوایە و هەر چیەکی بوێ دەیکات ئینجا زەکەریا وتی پەروەردگارە نیشانەیەکم بۆ دیاری بکە تا دڵنیابم کە خێزانم سکی بووە خدای گەورەش فەرمووی نیشانەکە دەوەیە کە توانای قسەکردنت تا سێ ڕۆژ لەگەڵ خەڵکیدا نابێت زمانت دەبەسترێت مەگەر بە ئیشارەت و ئاماژە نەبێت تۆش زۆر یادی پەروەردگارت و تەسبیحات و ستایشی بکە بەتایبەتی لە دەمە و ئێوارە و بەرەبەیاندا هەروەها یادیان بهێنە کاتێک جبرەئیلی فریشتە وتی ئەی مەریەم بەڕاستی خودا تۆی هەڵبژاردوە و خاوێن و پاکیزەی کردویت هەڵی بژاردویت و ڕێزی داویت بەسەر هەموو ئافرەتانی جیهاندا ئەی مەریەم ملکەچ و فەرمان بەرداری پەروەردگارت بە سوژدە و کڕنووشی بۆ ببە لەگەڵ کڕنۆشبەراندا. ئەو شتانەی باسکران چەند هەواڵێک بوون لە غەیبەوە، ئێمە لە ڕێگەی وەحی و سروشەوە بە تۆی دەگەیەنین، خۆ تۆ ئەی محەممەد لەوێ نەبوویت کاتێک پێنووسەکانیان هەڵئەدایە ئاوەوە، پێنووسی کێ سەرکەوت و ئاو نەیبرد ئەوەیان مەریەم پەروەردە بکات، تۆ لەوێش نەبوویت کاتێک کێشەیان هەبوو لەسەر ئەوەی کێ بەخێوی بکات هەروەها یادیان بهێنە کاتێک فریشتەکە بە مەریەمی وت ئەی مەریەم بەڕاستی خدا مژدە دەداتێ بە وشەیەکی خۆی کە فەرمانی کون فەیەکوونە ڕۆڵەیەکت پێ ببەخشێت کە ناوی ئەلمەسیحە ئیسای کوڕی مەریەمە کە پیاو ماقول و پایە بەرزە لەم دنیادا لە قیامەتیشدا لە دەستەی نزیکانە لە ئێمەوە جا ئیسا لە بێشکەدا و بە گەورەییش قسە دەکات بۆ خەڵکی و لە پیاو چاکانیشە. ئەوسا مەریەم وتی، پەروەردگارە، جا چۆن من منداڵم دەبێت خۆ کەس توخنم نەکەوتووە؟ جبرائیل فەرمووی، ویست و فەرمانی خودا هەر وایە و چی بوێت دروستی دەکات، هەر کاتێک شتێکی بوێت تەنها پێی بڵێ ببە دەست بەجێ دەبێت. هەروەها خودای گەورە فێری کتێب و نووسین و دانایی و تەورات و ئینجیلی دەکات. لە ئایندەدا ڕایدەگەیەنێت بە نەوەی ئیسرائیل کە من پێغەمبەرێکم بۆ لای ئێوە ڕەوانە کراوم بەڵگە و نیشانەیەکشم پێیە لەلایەن پەروەردگارتانەوە ئەویش ئەمەیە کە من لە قڕشێوەی باڵندەتان بۆ دروست دەکەم ئینجا فووی پێدا دەکەم بە فەرمانی خدا یەکسەر دەبێتە باڵندەیەکی زیندوو وە کوێری زکماک و نەخۆشی بەڵەکی چاک دەکەمەوە بە ویستی خودا و مردوانیش زیندوو دەکەمەوە بە فەرمانی خودا و هەواڵی ئەو شتانەی کە دەیخۆن و هەڵی دەگرن لە ماڵەکانتاندا پێتان ڕادەگەیەنم بەڕاستی لەو شتانەدا بەڵگە و نیشانە هەیە بۆتان ئەگەر ئیماندارن هەروەها بەڕاست دانەری ئەو تەوراتەم کە لەبەردەستمدایە هاتووم بۆ ئەوەی هەندێک لەو شتانەی لەسەرتان حەرام کراوە بە فەرمانی خودا حەڵاڵی بکەم و بەڵگەشم بۆ هێناون لەلایەن پەروەردگارتانەوە لەسەر ڕاستی پێغەمبەرایەتیم کەواتە لە خودا بترسن و فەرمان بەرداری من بن و بە قسەم بکەن بەڕاستی هەر خودا پەروەردگاری منیش و ئێوەشە کەواتە تەنها ئەو بپەرسن و ملکەچی ئەو بن ئەمەیە ڕێبازی ڕاست و دروست جا کاتێک ئیسا هەستی بە کوفر و بێدینی ئەوانە کردوتی کێ پشتیوانمە بۆ لای خودا کێ دێت تا پێکەوە بەرنامەی خودا بگەیەنین حەواریەکان وتیان ئێمەین پشتیوانانی دین و ئاینی خودا باوەڕی تەواومان بەو خدایە هێناوە تۆ شایەتی بدە کە بەڕاستی ئێمە مسلمان و ملکەچ و فەرمان بەردارین ئەو ساوتیان پەروەردگارە ئێمە باوەڕمان هێناوە بەوەی داد بەزاندووە و ڕەوانەت کردووە شوێن کەوتەی پێغەمبەرەکەشتین دە تۆش لە ڕیزی شایەتەکانی گەیاندنی بەرنامەکەتدا تۆمارمان بکە. بەڵام دوژمنانی خودا پیلانیان گێڕا، خوداش پیلانەکانی پووچ کردنەوە، چونکە خودا چاکترین و بەدەسەڵاتترین زاتێکە لە هەڵوەشاندنی نەخشە و پیلانی دوژمنانیدا. بە یادیان بهێنە کاتێک خودا فەرمووی، ئەی عیسا، من بە شێوەیەکی ئاسایی تۆ دەمرێنم، پاشان تۆ پایەدار و بەرز و بڵند دەکەمەوە لای خۆم. لە دەستی ناپاکی ئەوانەی کە بێ باوەڕن ڕزگارت دەکەم و پاک ڕات دەگرم و بەرزی و بڵندی دەبەخشم بەوانەی کە شوێن کەوتوی تۆن بەسەر کافراندا هەتا ڕۆژی قیامەت لەوە دواش گەڕانەوەتان هەر بۆ لای منە ئەوسا دادوەری و فەرمانڕەوایی دادپەروەرانە دەکەم لە نێوانتاندا لەو شتانەدا کە کێشەتان لەسەری هەبووە و ڕاتان دەربارەی جیاواز بووە جا ئەوانەی بێ باوەڕبوون سزای توند و تیژیان دەدەم لە دنیادا بە شکستی و سەرشۆڕیان لە قیامەتیشدا بە ژیانی سەختی ناو دۆزەخ جا لەوەیە کەسیان دەست ناکەوێت کە یاریدەدەر و پشتیوانیان بێت لە سزای من بیان پارێزێت ئەوانەشی کە باوەڕیان هێناوە بە ئاینی ئیسلام و کار و کردەوە چاکەکانیان ئەنجام داوە ئەوە خدا بە تەواوی پاداشتیان دەداتەوە بەڕاستی خدا ستەمکارانی خۆش ناوێت ئەو هەواڵ و بەسەرهاتانەی کە بەسەرتدا دەیخوێنینەوە ئەی محەممەد لە ئایەتەکانی خودایە و لە یاد و باسە پڕ داناییەکانە. بەڕاستی نموونەی دروستبوونی عیسا لەلایەن خوداوە وەک نموونەی ئادەم وایە کە لە خاک دروستی کرد و لەوەو دوا فەرمانیدا پێی وت ببە بە ئینسان ئەویش بوو. عیسا دایکی هەبوو، ئادەم دایک و باوکیشی نەبوو. هەقیقەت و ڕاستی هەر ئەوەیە لەلایەن پەروەردگارتەوەیە. کەواتە نەکەیت بچیتە ڕیزی ئەوانەی کە گومان، کارکردی، هەیە لەسەریان. دوای ئەوەی کە هەموو ئەو ڕاستیانەت پێگەیشت دەربارەی عیسا، جا ئەگەر کەسانێک هەر موجادەلەیان کرد و لەسەری ڕۆیشتن و شتی ناڕەوایان دەربارەی عیسا وت، تۆش پێیان بڵێ، وەرن با کوڕانی ئێمە و کوڕانی ئێوە، ئافرەتانی ئێمە و ئافرەتانی ئێوە، خۆمان و خۆشتان بانگ بکەین و ئامادەبین لە شوێنێکی تایبەتدا، پاشان لە خودا بپاڕێینەوە و ئینجا داوا بکەین نەفرین و لەعنەتی خودا داببارێتە سەر درۆزنەکان بەڕاستی هەر ئەمەیە بەسەرهاتی ڕاست و دروست دەربارەی عیسا و دایکی هیچ خدایەک نییە جگە لە ئەلله بێگومان ئەو ئەللایە هەر خۆی باڵا دەست و دانایە لەگەڵ ئەم هەموو بەڵگە و ڕاستیانەدا ئەگەر هەر ڕوویان وەرگێڕا و پشتیان تێکرد ئەوە بزانە ئەوانە ڕاستی خواز نین خوداش زانا و ئاگایە بەوانەی کە تۆوی تاوان و خراپە دەچێنن. ئەی محەممەد، بڵێ، ئەی ئەوانەی کتێبتان بۆ ڕەوانە کراوە، وەرن بەدەم بانگەواز و بەرنامەیەکەوە کە هاوبەش و هاوسەنگە لە نێوان ئێمەش و ئێوەشدا، ئەویش ئەمەیە، جگە لە اللە کەسی تر نەپەرستین، هیچ جۆرە هاوەڵێکی بۆ بڕیار نەدەین، هیچ لایەکمان لاکەی ترمان بە پیرۆز و فەرمانڕەوا دانەنێین، لە جیاتی ئەو زاتە کەسی تر نەپەرستین. خۆ ئەگەر لەم بانگەوازەدا سەرپێچیان کرد و گوێیان پێنەدا ئەوە پێیان بڵێ ئێوە بەشایەت بن کە ئێمە مسلمانین و ملکەچی فەرمانی پەروەردگارین ئەی خاوەن کتێبەکان ئێوە بۆ لە ئیبراهیم دەدوێن و هەریەکەتان وادادەنێن کە لەسەر ئاینی ئەوە خۆ تەورات و ئینجیل دوای ئەو ڕەوانە کراون ئەوە بۆ عەقڵ و ژیریتان ناخەنە کار و تا کەی ژیر نابن؟ ئەوە ئێوەن مجادەلە و باس و خواستان لەسەر ئەو شتانە دەکرد کە زانیاریتان دەربارەی هەبوو، کەوابوو بۆچی دەم لەو شتانەشەوە دەدەن کە هیچ زانیاریتان دەربارەی نییە؟ دیارە هەر خودا ئەو شتانە دەزانێت ئێوە نایزانن. ئاشکرایە کە ئیبراهیم نە جوولەکە بووە و نە گاور، بەڵکو ملکەچ و فەرمانبەردار و موسڵمان بووە و لە دەستەی موشریک و هاوەڵگەران نەبووە. نزیکترین کەس لە ئیبراهیمەوە، ئەو کەسانەن کە لە سەردەمی خۆیدا شوێنی کەوتبوون، هەروەها ئەم پێغەمبەرەش و ئەوانەی کە باوەڕیان هێناوە بە پێغەمبەرایەتی ئیبڕاهیم و موسا و عیسا و محەممەد و هەموو پێغەمبەران بە گشتی سەلامی خودایان لەسەر بێ، بێگومان خودا یار و یاوەر و پشتگیری ئیماندارانە. دەستەیەک لە خاوەن کتێبەکان ئاواتەخوازن و لە هەوڵدان کە گومڕاتان بکەن. لە کاتێکدا ئەوانە هەر خۆیان گومڕا دەکەن و هەستیشی پێ ناکەن و خۆیان دەخەڵەتێنن ئەی خاوەن کتێبەکان بۆ بڕواتان نییە بە ئاەتەکانی خوددا کە هەمووی بەڵگەن لەسەر ڕاستی پێغەمبەرایەتی محەممەد لە کاتێکدا ئێوە بە ئاشکرا نیشانەی پێغەمبەرایەتی ئەو دەبینن لە کتێبەکانتاندا ئەی خاوەن کتێبەکان بۆچی بەرجی بەتاڵ و ناحەقی دەکەن بەبەری حەق و ڕاستیدا و حەق و ڕاستی دەشارنەوە لە کاتێکدا خۆتان چاک دەزانن کە حەق و ڕاستی کامەیە. دەستەیەک لە خاوەن کتێبەکان، جووەکان، وتیان بە تاقمێکیان، ئێوە لە سەرەتای ڕۆژدا بە درۆوە ئیمان و باوەڕ بهێنن بەو قورئانەی بۆ ئیمانداران ڕەوانە کراوە، بەڵام لە کۆتایی ڕۆژدا و دەمەو ئێوارە پەشیمان ببنەوە تا دوودڵی و گومانیان تێدا دروست ببێت بۆ ئەوەی پاشگەز ببنەوە. هەروەها دەڵێن، بڕوا مەکەن و متمانە مەکەن بە کەس جگە بەو کەسانەی کە شوێنی ئاینی ئێوە کەوتوون، ئەی محمد پێیان بڵێ کە بەڕاستی هەر هیدایەت و ڕێنموویی خودایی هیدایەت و ڕێنمووییە کەچی جووەکان بە یەکتر دەڵێن دان بەوەدا منێن کە کەس وەکو ئێوەی پێبەخشراوە باسی تەورات و دواهەمین پێغەمبەریش مەکەن تا لای پەروەردگارتان سبەی لە قیامەتدا قسەیان زاڵ نەبێت بەسەرتاندا ئەی محەممەد تۆش بڵێ بەڕاستی هەرچی ڕێز و بەخشش و فەزل هەیە بەدەست خدایە و دەیبەخشێت بەو کەسانەی کە دەیەوێت و شایستەن و خدا فراوان گیر و زانایە ئەو خدایە ڕەحمەت و میهرەبانی خۆی تایبەت دەکات بۆ هەر کەسێک بیەوێت و شایستە بێت و خدا خاوەنی ڕێز و بەخشش و فەزلی زۆر گەورە و بێ ئەندازەیە لە شوێن کەوتانی کتێبە ئاسمانیەکان کەسانێک هەن ئەگەر ماڵ و داراییەکی زۆری بە ئەمانەت لەلا دابنیت هەر کاتێک داوای بکەیت بۆت دەگێڕێتەوە بە تەواوی هەشیانە ئەگەر دینارێکی بە ئەمانەت لەلا دابنیت بۆت ناگێڕێتەوە مەگەر بەسەریەوە ڕاوەستابیت و کۆڵی لێ نەدەیت ئەوانە بۆیە وا دەکەن چونکە دەڵێن لە بەرامبەر دەستەی نەخوێندەواراندا مەبەستیان مسلمانانە لێپرسراو نابین ئەگەر فێڵیان لێ بکەین و ماڵیان بخۆین ئەوانە بەدەم خوداوە درۆ هەڵدەبەستن و دەشزانن کە درۆ دەکەن. نەخێر وانییە، هەرکەس ئەو پەیمانەی کە داویەتی بە خودا جێبەجێی کردبێت و خۆی پاراستبێت لە حەرام، ئەوە بەڕاستی خودا پارێزکاران و دیندارانی خۆش دەوێت. بەڕاستی ئەوانەی کە پەیمانی خودا و سوێندەکانیان بە نرخێکی کەم دەفرۆشن لە پلەوپایەی دنیایی، پارەوپول و سامان، ئەڵبەتە هەرچەندە بێت هەر کەمە، ئەوانە لە دوا ڕۆژدا هیچ بەشێکیان نابێت لە سۆز و میهرەبانی خودا، هەروەها لە ڕۆژی قیامەتدا خودا نایاندوێنێت و تەماشایان ناکات، لە چڵک و پیسی گوناه خاوێنیان ناکات و سزای پڕ ئێش و ئازاریش بۆیان ئامادەیە. بەڕاستی دەستەیەکیش لەوانەی کە لە چەند ئایەتی پێشوودا باسکران واتە جووەکان زمانیان بادەدەن و بە جۆرێک شت دەڵێن گوایە تەوڕات دەخوێننەوە، بۆ ئەوەی ئێوە چەواشە بکەن و وا بنوێرن کە ئەو کتێبە دەور دەکەنەوە لە حاڵێکدا ئەوەی دەیخوێندنەوە لەو کتێبە نییە زۆر جار دەڵێن ئەوەی کا دەیخوێنین هەر ئەوەیە خدا ڕەوانەی کردووە لە ڕاستیدا هەرگیز ئەوە لەلایەن خداوە نییە و بەدەم خداوە درۆ هەڵدەبەستن و دەشزانن کە درۆ و بوختان دەکەن بۆ هیچ ئادەمی زاد و کەسێک نەگونجاوە کە خدا کتێبی ئاسمانی و فەرمانڕەوایی و پێغەمبەرایەتی پێ ببەخشێت لەوە دوا بە خەڵکی بڵێت وەرن ببنە عەبد و بەندەی من لە جیاتی ئەوەی بەندە و عەبدی خودا بن بەڵکو بە خەڵکیان وتووە هەوڵ بدەن بۆ خوا بژین و لێبڕاو بن بۆ ڕەزامەندی پەروەردگار هەوڵ بدەن بەوەش دەبنە خودا ناس و ڕەبانی کە بەرنمەی خودا فێری خەڵکی بکەن و خۆشتان بەردەوام هەوڵ بدەن فێری ببن هیچ پێغەمبەرێک فەرمانی ئەوەی نەداوە کە فریشتەکان و پێغەمبەران بکەن بە پەروەردگار هەرگیز کاری لەو جۆرە لەوان ناوەشێتەوە ئایا ڕاستە فەرمانی بێباوەڕی و کوفرتان پێ بدات دوای ئەوەی کە ئێوە مسلمان و ملکەچی پەروەردگارن یادیان بهێنە کاتێک خدا پەیمانی لە یەکە یەکەی پێغەمبەران وەرگرت کاتێک کتێب و دانایی پێبەخشین بەوەی کە ئەگەر لە ئایندەدا پێغەمبەرێکم بۆ ڕەوانەکردن و بە ڕازدانەری ئەوەی ئێوەش بوو ئەوە دەبێت باوەڕی پێبهێن و پشتگیری بکەن اینجا خدا فەرمووی ئایا بڕیارتان دا و پەیمانی منتان بەو جۆرە وەرگرت کە پێم ڕاگەیاندن وتیان بڕیارمان دا و هەر وا دەکەین، ئەوسا خودا پێی فەرموون، دە بە شایەت بن و منیش لەگەڵتان یەکێکم لە شایەتەکان. جا ئەوەی پشتی هەڵکرد و سەرپێچی کرد دوای ئەو پەیمانە، ئەوە ئیتر هەر ئەوانەن فاسیق و گوناهکار. ئایا ئەوانە بێجگە لە ئایینی خودا ئایینێکی تریان دەوێت، لە کاتێکدا کە هەرچی لە ئاسمانەکان و زەویدایە بە ڕەزامەندی بێت یا بە ناچاری تەسلیم و ملکەچی پەروەردگارن، هەمووانیش هەر بۆ لای ئەو دەگەڕێنرێنەوە، ئەی محەممەد ئەی ئیماندار، بڵێ باوەڕمان هێناوە بە خودا و بەوەی بۆمان نێردراوەتە خوارەوە و بەوەش کە نێردراوەتە خوارەوە بۆ سەر ئیبراهیم و ئیسماعیل و ئیسحاق و یەعقووب و نەوەکانی و بەوەش کە دراوە بە مووسا و عیسا و پێغەمبەران لەلایەن پەروەردگاریانەوە ئێمە جیاوازی ناکەین لەنێوان هیچ کامیاندا و هەموومان تەسلیم و ملکەچی ئەو پەروەردگارەین. جا ئەوەی بێجگە لە ئاینی ئیسلام پەیڕەوی هەر ئاینێکی تر بکات لێی وەرناگیرێت لە قیامەتیشدا لە خەسارەتمەند و زەرەرمەندانە چۆن خودا گەلێک هیدایەت دەدات کە دوای ئەوەی باوەڕیان هێنا هەڵگەڕانەوە و کافر بوون لە حاڵێکدا شایەتیان دابوو کە ئەم پێغەمبەرە حەقە و چەندەها بەڵگە و نیشانەشیان بۆ هاتبوو لەسەر ڕاستی محەممەد صلی الله عليه وسلم خودای گەورەش هیدایەت و ڕێنموویی ئەو دەستە و تاقمە ستەمکارە نادات. ئا ئەو ستەمکارانە پاداشت و تۆڵەیان ئەوەیە نەفرینی خودا و فریشتە و هەموو خەڵکیان لەسەرە بەگشتی لەناو ئەو خەشم و نەفرینەدا دەمێننەوە و سزا لەسەریان سووک ناکرێت و مۆڵەتیش نادرێن. مەگەر کەسانێک کە فریای خۆیان کەوتبن و تەوبەیان کردبێت لە دوای ئەو لادان و یاخیبوونەیان و چاکسازیشیان کردبێت، ئەوە بەڕاستی خودا بۆ ئەوانە لێخۆشبوو و میهرەبانە. بەڕاستی ئەوانەی دوای باوەڕهێنانیان کافر بوون و لەوەودوا زیاتر ڕۆچوون لە کوفر و بێدینیدا، ئەوانە پەشیمانی و تەوبەیان هەرگیز لێ وەرناگیرێت، ئا ئەوانە دەستەی گومڕا و سەرلێشێواوەکانن. بەڕاستی ئەوانەی بێباوەڕ بوون و بە بێباوەڕی مردوون، ئەگەر هەر یەکەیان بتوانێت پڕ بە پڕی زەوی ئاڵتوون بهێنێت و بیکات بە فیدیەی خۆی، هەرگیز لێی وەرناگیرێت. ئەوانە سزای بە ئێش و ئازار بۆیان ئامادەیە و کەسیش نییە پشتیوانیان لێ بکات و فریایان بکەوێت ئێوە هەرگیز ناگەنە پلەی چاچی و چاکەکاری هەتا لەو شتانەی کە خۆشتان دەوێت نەبەخشن هەر شتێکیش ببەخشن ئەوە خدا ئاگا و زانایە پێی لێی ون نابێت و بێ پاداشت نابێت هەرچی خۆراک هەیە بۆنەوەی ئیسرائیل حەڵال بوو مەگەر ئەوەی کە یەعقوب خۆی لەسەر خۆی حەرام کردبوو پێش ناردنی تەورات، پێیان بڵێ، دە ئێوە تەورات بهێنن و بیخوێننەوە ئەگەر ڕاستگۆن، دیارە کە جولەکە هەر لە خۆیانەوە دەمبازی دەکەن و قسە ڕێک دەخەن و شت حەرام دەکەن. جا ئیتر دوای ئەو هەموو ڕوون کردنەوانە ئەوەی بەدەم خوداوە درۆ هەڵبەستێت ئا ئەوانە هەر ستەمکارن. ئەی پێغەمبەر پێیان بڵێ، خودای گەورە لە هەموو فەرمایشتەکانیدا ڕاستی فەرمووە، کەواتە شوێنی ئاین و بەرنامەی ئیبڕاهیم بکەون کە پاک و دروست و فەرمانبەردارە و ئەو هەرگیز لە مشریک و هاوەڵگەران نەبووە بەڕاستی یەکەم خانە و ماڵ و مەنزڵگەیەک کە بۆ خەڵکی دانرا لەسەر زەوی بۆ خودا پەرستی ئەوەیە لە مەککەدایە کە پیرۆزە و هیدایەت و ڕێنمووی بەخشە بۆ هەموو خەڵکی جیهان لەو ماڵەدا کەعبە نیشانە و بەڵگەی زۆر و ئاشکرا هەیە کە یەکێکیان شوێنی تایبەتی خودا پەرستی ئیبراهیمە هەروەها ئەوەی بچێتە ناوی پێویستە ئەمین و ئاسو دەبێت لە هەموو دەست درێژیەک جا خدای گەورەش بڕیاری داوە لەسەر خەڵکی حەج و سەردانی بەیت الحرام بکەن بە تەنها ئەوانەی کە توانای دارایی و تەندروستیان هەیە جا ئەوەی کە باوەڕی نەهێناوە ئەوە با بزانێت بەڕاستی خدا بێ نیازە لە هەموو خەڵکان پێویستی بە چاکە و پەرستنی کەس نییە ئەی پێغەمبەر بە خاوەنانی کتێب بڵێ، بۆچی ئێوە باوەڕ ناکەن بە ئایەتەکانی خودا، خۆ خودا شایەتە لەسەر هەموو ئەو کار و کردەوانەی کە ئەنجامی دەدەن، هەروەها بڵێ، ئەی خاوەنانی کتێب، بۆ ڕێ دەگرن لە بڵاوبوونەوەی ئاینی خودا و دەتانەوێت ئەوەی باوەڕی هێناوە ڕێبازی دینداری بە چەوتی بگرێت، لە کاتێکدا خۆتان شایەتن و چاک دەزانن ئەوە ڕاست نییە و چەوتە، دڵنیاش بن کە خودا غافڵ و بێ ئاگا نییە لەو شتانەی کە دەیکەن. ئەی ئەوانەی باوەڕتان هێناوە، ئەگەر گوێڕایەڵی هەندێک لەوانە ببن کە کتێبی ئاسمانیان پێدراوە، دوای ئەوەی کە ئێوە باوەڕتان هێناوە، دەتانگێڕنەوە سەر ڕێبازی کوفر و بێباوەڕی. جا ئێوە چۆن کافر دەبن لە کاتێکدا کە ئایەتەکانی خوداتان بەسەردا دەخوێندرێتەوە و پێغەمبەرەکەی لەناوتاندایە؟ جا ئەوەی پشت بە خودا ببەستێت و پەیڕەوی لە بەرنامەکەی بکات ئەوە بەڕاستی بۆ ڕێگە و ڕێبازێکی ڕاست و دروست هیدایەت دراوە ئەی ئەوانەی باوەڕتان هێناوە لە خودا بترسن و پارێزکار بن بە شێوەیەکی وا کە شایستەی ئەو زاتەیە و هەمیشە پابەند و دامەزراو بن لەسەر ئیسلامەتی بۆ ئەوەی هەر کاتێک مردن بە ئیمان و ئیسلامەتی نەبێت نەمرن. هەوڵ بدەن هەر هەمووتان بە توندی دەست بگرن بە ئاینی خوداوە و پەرت و بڵاو مەبن، یادی ناز و نیعمەتی خودا بکەنەوە لەسەرتان، چونکە کاتی خۆی دوژمنی یەکتر بوون ئەوە بوو دڵەکانتانی بەهۆی نیعمەتی ئیسلامەوە پەیوەست کرد بەیەکەوە و هەموو بوونە برای یەکتر، هەروەها ئەو کاتە ئێوە لەسەر لێواری چاڵێکی ئاگر وەستابوون و خەریک بوو بکەونە ناوی بەڵام خودا بەڕەحم و میهرەبانی خۆی لەو ئاگرە ڕزگاری کردن ئا بەو شێوەیە خودا ئاەتەکانی خۆیتان بۆ ڕوون دەکاتەوە بۆ ئەوەی هیدایەت وەربگرن پێویستە لە ئێوە ئومەتێک پێک بێت یاخود با هەمووتان ئومەتێک بن کە بانگەواز بکەن بۆ خێر و چاکە فەرمان بدەن بە هەموو کارێکی باو و دروست قەدەغەی هەموو نادروستێک بکەن ئا ئەوانە هەر سەرفرازن نەکەن وەکو ئەو کەسانە بن کە ناکۆچی و دووبەرەکیان لە ناودا بەرپا بوو لە یەکتر دابڕان، دوای ئەوەی ئەو هەموو بەڵگە و نیشانە ڕوونەیان بۆ هاتبوو کە سەرکەوتن لە یەکڕیزیدایە، ئا ئەوانە سزایەکی گەورە و سەخت چاوەڕێیانە. ڕۆژێک دێت ڕوخسارانێک سپی دەبن و ڕوخسارانێک ڕەش هەڵدەگەڕێن، جا ئەوانەی کە ڕوخساریان ڕەش هەڵگەڕاوە پێیان دەوترێت، باشە ئەوە ئێوە پاش ئیمانداری پەشیمان بوونەوە و ڕێبازی کوفرتان گرتە بەر دەبچێژن سزا و ئازار بەهۆی کافر بوونتانەوە بەڵام ئەوانەی ڕوخساریان سپی و گەش و جوانە لەناو ڕەحمەت و میهرەبانی خودا ژیان دەبەنە سەر بۆ هەمیشە و بۆ هەتا هەتایی ئەوانە ئایەتەکانی خودای گەورەن کە بە ڕاست و دروستی بەسەرتا دەیخوێنینەوە ئەی محەممەد خوداش هیچ ستەمی ناوێت و لای پەسند نییە لە دروستکراوانی و لە هیچ خەڵکێک بکرێت. هەرچی لە ئاسمانەکان و هەرچی لە زەویدا هەیە، هەر خودا خاوەنیانە و گەڕانەوەی هەموو شتێک هەر بۆ لای خودایە. بەڕاستی ئێوە چاکترین ئوممەتێکن کە بۆ سوودی خەڵکی هێنراونەتە مەیدانەوە، چونکە فەرمان بە چاکە دەدەن و قەدەغەی خراپە دەکەن و باوەڕی دامەزراوتان بە خودا دەهێنن. خۆ ئەگەر خاوەنانی کتێب باوەڕیان بهێنایە بە ئایینی ئیسلام ئەوە چاکتر بوو بۆیان، هەیانە ئیماندارن بەڵام زۆربەیان گوناهبار و تاوانکارن. هەرگیز ناتوانن زیان لە بیر و باوەڕتان بدەن مەگەر ئازارێکی کەم و ئەگەر بجەنگن دژتان پشتتان لێ هەڵدەکەن و هەڵدێن، لەوەودواش سەرکەوتوو نابن. جولەکە زەلیلی و ڕیسواییان بۆ بڕیار دراوە لە هەر کوێ جێگیر بن مەگەر لە سایەی ئاینی خودا بحەوێنەوە و زوڵمیان لێ نەکرێت کاتێک ئیسلام فەرمانڕەوا بێت یان بە خۆ هەڵواسین بە خەڵکیدا بۆ یارمەتیدانیان یا پشتگرتنیان لەو سەردەمانەدا کە ئیسلام فەرمانڕەوا بووە بە ئاسوودەیی ژیاون هەرچەندە لە ژێرەوە هەر خەریکی پیلانگێڕان بوون ئا ئەوانە شایستەی خەشم و قینی خودا بوون و زەلیلی و خەجاڵەتی بەشیانە چونکە ئەوانە بڕوایان نییە بە ئاەتەکانی خودا و پێغەمبەرانش بەنا حەق دەکوژن ئەم یاخیبوون و سەرشۆڕیەیان بەهۆی سەرپێچی و گوناهباریانەوەیە ئەوانە هەمیشە لە سنوور دەردەچوون و دەردەچن. گاور و جوو هەموویان یەکسان و چون یەک نین بەڵکو لە خاوەنانی کتێب دەستەیەک لە ئیماندارانیان هەن ئاەتەکانی خوددا لە کاتەکانی شەودا دەخوێندنەوە و نوێژ دەکەن و سوژدە دەبن مسلمانن بە هەموو واتایەک ئەم ئاەتە لەبارەی ئەوەیە کاتێ عەبدوڵای کوڕی سەلام و ثعلەبەی کوڕی سەعیە و ئوسەیدی کوڕی سەعیە و ئەسەدی کوڕی عەبید و هەندێ لە جولەکەکان باوەڕیان هێنا و هاتنە نێو ئیسلام و بەڕاستیان دانا بە ئارەزوی خۆیان هەندێ لە زانایانی جولەکە و سەرانی کوفر لەوان وتیان باوەڕ ناهێنن بە محەممەد و شوێنی ناکەون تەنها خراپەکارانمان نەبێت ئەگەر ئەوان لە هەڵبژاردراوانی ئێمە بوونایە وازیان لە دینی باو باپیرانیان نەدەهێنا و نەدەچوونە سەر دینی تر ئەوانە ئیمان و باوەڕیان بە خودا و بە ڕۆژی دوایی هەیە و فەرمان دەدەن بە چاکە و قەدەغەی خراپە دەکەن و بە پەلە و تاڵوکەن بۆ ئەنجامدانی هەموو خێر و چاکەیەک بێگومان ئەوانە لە ڕیزی چاکەکار و چاکەخوازاندان ئەو ئیماندارانە هەر چاکەیەک ئەنجام بدەن بە فیڕۆ ناچێت خداش زانایە بە پارێزکار و دینداران بەڕاستی ئەوانەی کافرن هەرگیز ماڵ و منداڵیان فریایان ناکەوێت و لە دەست خەشم و قینی خدا ڕزگاریان نابێت ئەوان نیشتەجێی ناو دۆزەخن و تێیدا ژیانی هەمیشەیی دەبەنە سەر. نموونەی ئەو ماڵ و داراییەی کە دەیبەخشن لەم ژیانی دونیایەدا وەک ڕەشەبایەکی زۆر سارد وایە بدات بەسەر کێڵگەی کەسانێکدا کە ستەمیان لە خۆیان کردبێت بەهۆی گوناه و تاوانەوە هەمووی تیا بەرێت جا وە نەبێت خودا ستەمی لێ کردبن بەڵکو هەر خۆیان ستەمیان لە خۆیان کردووە. ئەی ئەوانەی باوەڕتان هێناوە بە کەسانێکی تر جگە لە خۆتان متمانە مەکەن و نهێنی خۆتان لایان مەدرچێنن چونکە ئەوان کۆڵ نادەن لە دروستکردنی تەنگانە و گێروگرفت و ناخۆشی بۆتان ئاواتیان ئەوەیە دووچاری ئازار و کێشە ببن بە ئاشکرا ڕق و چینە لە دەم و دویاندا دیارە ئەوەی لە سینەیاندا شاردویانەتەوە زۆر گەورەترە لەوەی کە دەری دەخەن بێگومان ئێمە نیشانە و بەڵگەمان بۆ دیاری کردوون تا دۆست لە دوژمن جیا بکەنەوە ئەگەر عەقڵ و ژیریتان بخەنە کار. ئاگادار بن، ئێوە ئەوانتان خۆش دەوێت، بەڵام ئەوان ئێوەیان خۆش ناوێت و باوەڕتان بە هەموو کتێبە ئاسمانیەکانیش هەیە، بەڵام ئەوان باوەڕیان بە محەممەد و بە قورئان نییە. کاتێکیش پێتان دەگەن دەڵێن، ئێمە ئیماندارین، بەڵام کاتێک بە تەنها دەبن پەنجەی خۆیان دەگەزن، ئەوەندە ڕق ئەستوور و داخ لە دڵن. پێیان بڵێ، دەک بمرن لە داخا، بەڕاستی خودا خۆی زانایە بەوەی کە لە دڵ و دەروون و سینەکاندا حەشاردراوە و چاکتان دەناسێت. ئەگەر چاکەیەکتان تووش بوو یا خێرێک ڕووی تێکردن، ئەوان پێی غەمبار دەبن و پێیان ناخۆشە. خۆ ئەگەر بەڵا و ناخۆشیەکتان بۆ پێش بێت، ئەوان پێی دڵخۆش دەبن، جا ئەگەر خۆگر بن و پارێزکار بن، پیلان و تەڵەکەی ئەوانە هیچ زیانێکتان پێ ناگەیەنێت، چونکە بەڕاستی خودا دەوری پیلان و پیلانیانی داوە و ئاگایە بە هەموو کار و کردەوە و نەخشەیەکیان. لێرەوە قورئان لە غەزای ئوحد دەدوێت، یادی ئیمانداران بخەرەوە، کاتێک بەیانی زوو لە ماڵ دەرچوویت، شوێنی جەنگت بۆ ئیمانداران دیاری کرد، تیرئەندازانی لەسەر گردەکەت دامەزراند و فەرمووی پێیان، ئێمە سەرکەوتوو بووین یا شکستمان هێنا، ئێوە شوێنی خۆتان بەجێ مەهێڵن و شوێنی تریشی بۆ ئەوانی تر دیاری کرد. خودای گەورەش بیسەرە بە گوفتارتان زانایە بە بیر و بۆچوونتان ئەوسا خەریک بوو دوو دەستە لە ئێوە پەشیمان ببنەوە و لە نیوەی ڕێ بگەڕێنەوە بەڵام خدا یار و یاوەریان بوو دڵیانی دامەزراند لەسەر فەرمان بەرداری دەبا ئیمانداران هەر پشت بە خوددا ببەستن بێگومان خوددا لە غەزای بەدردا سەرکەوتووی کردن هەرچەندە ئێوە لە ژمارە و چەکدا لاواز و کەم بوون دەیکەواتە لە خوددا بترسن بۆ ئەوەی سوپاس گوزار بن یادیان بهێنە کاتێک بە ئیماندارانت دەوت ئایا ئەوەندە بەس نییە کە پەروەردگارتان بە سێ هەزار فریشتە کۆمەکتان بکات و دایان بەزێنێت بەڵێ ئەگەر خۆڕاگر بن و پارێزکار بن هەر ئێستا دێن بۆ لاتان و پەروەردگارتان پێنج هزار فریشتەی نیشانەدارتان بۆ ڕەوانە دەکات بۆ ئەوەی کۆمەچیتان بکەن جا ئەو هاوکاری فریشتانە لەلایەن خودداوە تەنها مژدەیەک بوو بۆ ئێوە تا دڵەکانتان پێی دامەزراوتر بێت ئەجینا سەرکەوتن تەنها لەلایەن خودای باڵا دەست و داناوەیە و هەر ئەو دەیبەخشێت ئەو یاریدەی فریشتانە لەبەر ئەوە بوو کە لایەک لە هێزی کافران دابڕێت تا سەرکوت و نابوتیان بکات و ئەوسا بەناومێدی و خەجاڵەتیەوە بگەڕێنەوە بێگومان تۆ هیچ شتێکت لە کاروباری بەندەکانت بەدەست نییە بەڵکو هەموو شت بەدەست خودا خۆیەتی ئەگەر تەوبە و پەشیمانیان لێوەربگرێت یا سزا و ئازاریان بدات سەربەستە چونکە ئەوانە ستەمکارن هەرچی لە ئاسمانەکان و زەویدا هەیە خدای گەورە خاوەنیانە لە هەر کەس بیەوێت خۆش دەبێت و چاوپۆشی زۆرە هەر کەسیش شایستەی سزا بێت سزای دەدات خودای گەورەش لێ خۆش بوو و میهرەبانە. ئەم ئایەتە تێهەڵکێشی باسی غەزای ئوحد کراوە بۆ ئەوەی بسەلمێت کە ئەم ئاینە هەموو چەمکەکانی ژیان دەگرێتەوە، بۆیە ڕوو بە ئیمانداران دەفەرموێت، ئەی ئەوانەی باوەڕتان هێناوە سوو بە چەند قات و چەند بەرامبەر مەخۆن، ئەمەش قۆناغێک بوو لە حەرامکردنی یەکجاری، لە خودا بترسن بۆ ئەوەی سەرفراز بن. هەوڵ بدەن خۆتان بپارێزن لەو ئاگرەی کە ئامادەکراوە بۆ کافر و بێباوەڕان. گوێڕایەڵ و فەرمانبەرداری خودا و پێغەمبەرەکەی بن بۆ ئەوەی ڕەحمتان پێ بکرێت. بەپەلە بن و پێشبڕکێ بکەن تا دەگەنە لێخۆشبوونی پەروەردگارتان و بەهەشتێک کە پاناییەکەی ئاسمانەکان و زەوی گرتۆتەوە ئامادە کراوە بۆ پارێزکاران، ئەوانەی لە خۆشی و ناخۆشیدا، لە هەرزانی و گرانیدا ماڵ و سامانیان دەبەخشن، ڕق و کینەی خۆیان دەخۆنەوە و خۆگرن، لە خەڵکی خۆش دەبن و لێبوردەن، خودای میهرەبانیش چاکەکار و چاکەخوازانی خۆش دەوێت. ئەوانەشی کە تاوان یان گوناهێک ئەنجام دەدەن یاخود ستەم لە خۆیان دەکەن دوایی بەخۆیاندا دێنەوە و سزای خودا دێتەوە یادیان، ئەوسا داوای لێخۆشبوون دەکەن جا کێ هەیە کە لە گوناهان خۆش ببێت جگە لە خودا؟ هەروەها لەسەر گوناه و تاوانیان بەردەوام نابن لە کاتێکدا دەزانن ئەوە تاوانە. ئا ئەوانە پاداشتیان لێخۆشبوون و لێبوردنە لەلایەن پەروەردگاریانەوە لەگەڵ باخەکانی بەهەشتدا کە چەندان ڕوبار بەژێر درەخت و بەبەردەم کۆشکەکانیاندا دەڕوات و ژیانی هەمیشەیی تێدا دەبەنە سەر. ئەم بەهرەیە پاداشتێکی زۆر چاکی کۆششکارانە، چونکە دوای تەوبەکەیان لە هەوڵ و کۆششی بەدەستهێنانی ڕەزامەندی خودادا دەبن. بەڕاستی پێش ئێوە چەندان یاسا و بەرنامە تێپەڕیوە لەلایەن خوداوە کە سەرەنجام ئیماندارانی سەرخستووە و کافرانی لەناوبردووە. دە ئێوەش بە زەویدا بگەڕێن و تەماشا بکەن و ئینجا سەرنج بدەن و ورد ببنەوە، بزانن سەرەنجامی ئەوانە چۆن بووە کە بەرنامەی پێغەمبەرانی خودایان بە درۆ زانیوە ئا ئەمەی کە باس کرا بەیان نامە و ڕوون کردنەوەیە بۆ خەڵکی بەگشتی و ڕێنم و بەخشە و ئامۆژگاریشە بۆ پارێزکاران بە تایبەتی. ئەی ئیمانداران کۆڵ مەدەن و سارد مەبنەوە و خەفەت مەخۆن چونکە هەر ئێوە سەربەز و سەرفراز و سەرکەوتووترن ئەگەر ئیمانداری چاک و ڕاست و دروست بن ئەگەر زام و سەختی و ناخۆشیەک لە جەنگی ئوحددا تووشی ئێوە هاتووە ئەو خەڵکەش لە جەنگی بەدردا تووشی هەمان زام و سەختی و ناخۆشی هاتن. ئێمە ئەو ڕۆژگارانە دەستاودەست پێدەکەین لەناو خەڵکیدا تا لە جیهانی واقعیشدا ئەوانەی باوەڕیان هێناوە خودا دەریان بخات و هەندێکتان بکات بە شایەت و بە پلەی شەهیدی بگەن. بێگومان خودا ستەمکارانی خۆش ناوێت. بێگومان خودای پەروەردگار تاقیکردنەوە پێشدەهێنێت تا ئەوانەی ئیماندارن پاک و بێگەردیان بکات کافرانیش نابووت و ڕیسوا بکات. یان وا گومانتان دەبرد هەروا بە ئاسانی دەچنە بەهەشتەوە، کە هێشتا خودا لە جیهانی واقیعدا دەریشی نەخستووە کامتان هەوڵ و کۆشش و جیهادی کردووە و کامتان خۆڕاگر و ئارامگر بووە؟ لە ڕاستیدا ئێوە ئاواتی مردنتان دەخواست پێش ئەوەی پێی بگەن، دەتانوت کەی جەنگ دەبێت تا شەهید ببین، خۆ لە ڕاستیدا مەرگتان بە چاوی خۆتان بینی لە کاتێکدا ئێوە چاوەڕوانی مەرگ بوون. محەممەد تەنها پێغەمبەرێک نەبوو وەفات بکات، بێگومان پێغەمبەرانی پێش ئەمیش وەفاتیان کردووە، ئایا ئەگەر وەفاتی کرد یا کوژرا و شەهید بوو، ئێوە پاشگەز دەبنەوە و هەڵدەگەڕێنەوە لەو دین و ئاینەی کە پێی ڕاگەیاندوون، خۆ ئەوەی هەڵگەڕێتەوە و پاشگەز بێتەوە ئەوە هەرگیز زیان بە خودا ناگەیەنێت، لە داهاتوویەکی نزیکدا خودای گەورە پاداشتی سوپاس گوزاران دەداتەوە هیچ کەسێکیش نامرێت مەگەر بە ویستی خودا نەبێت لە کات و وەختی دیاری کراودا ئەمەش خۆی هاندەرێکە بۆ ئیماندار کە لە مەرگ نەترسێت جا ئەوەی پاداشتی دنیای دەوێت هەندێکی پێدەبەخشین ئەوەشی پاداشتی قیامەتی دەوێت هەندێکی پێدەبەخشین لە داهاتویەکی نزیکیشدا پاداشتی سوپاسگوزاران دەدەینەوە چەندەها پێغەمبەر هەبوون کە خوددا ناس و پیاوچاکانی زۆر لەگەڵیدا بوون و دژ بە دژمنان جەنگاون جا ئەوانە هیچ کات سستی و بێزاری و بێتاقەتی ڕووی تێنەکردوون بەهۆی ئەوەی کە تووشیان هاتووە لە پێناو ڕێبازی خوددادا لاواز و بێهێز و سەرشۆڕیش نەبوون بۆ دوژمنان خدای گەورەش ئەو ئارامگر و خۆڕاگرانەی خۆش دەوێت ئەو کاتە گفتاریان تەنها ئەمە بووە کە وتویانە پەروەردگارە لە گوناه و هەڵەکانمان ببوورە و لە زیادە ڕەوی کاروبارمان خۆش ببە دامەزراومان بکە، سەرمان بخە بەسەر ئەم گەلە بێباوەڕەدا. ئەوسا ئیتر خودا پاداشتی دنیای پێ بەخشین بە سەرکەوتن و پایەداری، پاداشتی چاکی قیامەتیشی بۆ مسۆگەر کردن و خودا ئەو چاکە کارانەی خۆش دەوێ. ئەی ئەوانەی باوەڕتان هێناوە، ئەگەر ملکەچ و گوێڕایەڵی ئەوانە بن کە کافر و بێ دینن، ئەوە بەرەو دوا دەتانگێڕنەوە و پاشگەزتان دەکەنەوە و لە دین وەرتان دەگێڕن، ئەوسا ئیتر بە دۆڕاوی دەگەڕێنەوە. دڵنیابن کە خوانەناسان یار و یاوەری ئێوە نین، بەڵکو خودا یار و یاوەرتانە، بێگومان ئەو زاتە چاکترین پشتیوان و یاریدەدەرتانە. ئەی گرۆی ئیمانداران دڵنیابن کە لەمەودوا ئێمە ترس و بیم فڕێدەدەینە دڵی ئەوانەی کە بێباوەڕن، بەهۆی ئەوەی شەریک و هاوەڵیان بۆ خودا بڕیارداوە بێ ئەوەی خودا هیچ دەسەڵاتێکی پێدابن بۆ دانانی هاوەڵگەری ئەوانە سەرەنجامی گەڕانەوەیان ئاگری دۆزەخە کە چەند ناخۆش و خراپە جێگەی ستەمکاران. سوێن بێت خودا بەڵێنی خۆی بۆ ئێوە بەڕاستی بردەسەر لە سەرەتای جەنگی ئوحددا هەر بە مۆڵەت و یارمەتی ئەو دوژمنانتان بەگیر هێنا و تێکتان شکاندن هەتا ئەو کاتەی کە ساردی ڕووی تێکردن و بوو بە کێشەتان لەسەر هەندێک شت و یاخی بوون لە فەرمانی پێغەمبەر سەنگەرتان چۆڵ کرد دوای ئەوەی هەندێک شتی نیشاندان کە حەستان لێ دەکرد هەتانە دنیای دەوێت و هەتانە قیامەتی مەبەستە لەوەدوا دەستی ئێوەی کۆتا کرد لە دژمنان تا تاقیتان بکاتەوە سوێن بێت بەڕاستی خدا چاوپۆشی لێکردن و لێتان خۆش بوو خدا فەزل و ڕێزی هەیە بۆ ئیمانداران ئیتر ئەوە بوو کە بەگیر هاتن و کشانەوە و شپرزە و پەرت و بڵاو بوون خۆتان هەڵدەجێڕا بە چێوی ئۆحد و دەوروبەریدا و ئاوڕتان لە کەس نەدەدایەوە لە کاتێکدا پێغەمبەریش بە دواتاندا بانگی دەکردن لە لاکەی ترەوە ئەی بەندەکانی خدا بگەڕێنەوە و ڕامەکەن جا ئەوە بوو ئێوە خەم و خەفەتتان کردە دڵی پێغەمبەرەوە بە نافەرمانیتان خدای گەورەش خەم و پەژارەی کردە دڵی ئێوەوە بەدەنگ و باسی برینداربوونی پێغەمبەر و شەهیدبوونی تاوەکو و خەفەت نەخۆن بۆ ئەوەی لە دەستان چووە و ئەوەش کە خدا تووشی کردوون و بەسەری هێنان خوداش ئاگادارە لەو کار و کردەوانەی کە ئەنجامی دەدەن. پاشان دوای ئەو غەم و پەژارەیە ئارامی و هێمنی بەسەردا دابەزاندن کە وەنەوزێک بوو دەستەیەکتانی داگرتبوو، دەستەیەکی تریش بەڕاستی خەمی خۆیان بوو، گومانی ناڕەوایان دەبرد بە خودای گەورە بە گومانی نەفامانە، دەیانوت، ئایا ئێمە لەم کارەدا لە بەدەستهێنانی سەرکەوتن هیچ شتێکمان هەیە؟ ئەو پشتیوانەی کە خوددا بەڵێنی پێدابووین بۆ نەهات ئەی محەممەد پێیان بڵێ بێگومان هەموو شتێک بەدەست خوددایە ئەوانە هەندێک شت دەشارنەوە لە دەرونی خۆیاندا و بۆ تۆی دەرناخن هەروەها دەڵێن ئەگەر بەڵێنی سەرکەوتن ڕاست بواە ئێمە شتێکمان بەدەست بواە ئا لێرەدا نەدەکوژراین پێیان بڵێ ئەگەر لە ماڵی خۆشتاندا بوونایە ئەوانەی کە بڕیارە بکوژرانایە دەبوا هەروایان بەسەر بهاتایە و لە شوێنی کوژرانیاندا ڕاکشانایە بێگومان خدا ئەم شتانەتان بەسەر دەهێنێت تا ئەوەی لە دەروونتاندا هەیە تاقی بکاتەوە و چی لە دڵەکانتاندا هەیە خاوێنی بکاتەوە و حەقیقەتی دەربخات ئەو خودایەش زانایە بەوەی کە لە ناخی سینەکاندا حەشار دراوە. بێگومان ئەوانەی پشتیان هەڵکرد لە غەزای ئوحد لە ڕۆژی بەیەک گەیشتنی هەردوو ئۆردو ئۆردوی ئیمانداران و ئۆردوی بێباوەڕان ئەوانە تەنها شەیتان تووشی هەڵەی کردن لە خشتەی بردن بەهۆی هەندێک گوناهەوە کە ئەنجامیان دابوو بەڕاستی خودا لێیان خۆش بوو چونکە بێگومان خودا لێ خۆش بووە لە گوناهەکەتان و ئارامگر و خۆڕاگرە زوو تۆڵە لە یاخی بووان ناسێنێ ئەی ئەوانەی باوەڕتان هێناوە وەکو ئەوانە مەبن کە بێ باوەڕ بوون لە کاتی سەفەر بەسەر زەویدا یاخود کاتی جەنگ بە برایانی هاوبیریان دەوت ئەگەر لای ئێمە بوونایەن نەدەمردن نەدەکوژران بۆ ئەوەی خدا ئەوە بکاتە خەفەت و ناخۆشی لە دڵیاندا خۆ هەر خودا ژیان بەخشە و مرێنەرە، خودا بینایە بەو کار و کردەوانەی کە ئەنجامی دەدەن. خۆ ئەگەر بکوژرێن لە پێناوی خودادا یاخود بمرن، لێخۆشبوون لەلایەن خوداوە هاوڕێ لەگەڵ ڕەحمەت چاکترە لەوەی کە خەڵکی کۆی دەکەنەوە. سوێند بێت ئەگەر بمرن یان بکوژرێن هەر بۆ لای خودا کۆ دەکرێنەوە. کەوابوو ئەی محەممەد، بەهۆی ڕەحمەتی خوداوەیە تۆ نەرم و هێمن بوویت لەگەڵیاندا، خۆ ئەگەر تووڕە و قسە ڕەق و بێ بەزەیی بوویتایە ئەوا هەموو لە دەورت بڵاوەیان دەکرد، کەواتە چاوپۆشیان لێ بکە و لێیان ببوورە و داوای لێخۆشبوونیان بۆ بکە، لە کار و پێشهاتدا پرس و ڕایان پێ بکە، دوای مەشۆرەت و پرس و ڕا ئەگەر بڕیارت دا کارێک ئەنجام بدەیت ئەنجامی بدە و پشت بە خودا ببەستە، چونکە بەڕاستی خودا ئەوانەی خۆش دەوێت کە پشتی پێ دەبەستن. ئەگەر خودا سەرکەوتنتان پێ ببەخشێت، ئەوە هیچ کەس ناتوانێت سەرکەوێت بەسەرتاندا. خۆ ئەگەر پشتتان بەربدات، ئەوە کێ هەیە دوای ئەو کۆمەکتان بکات و سەرتان بخات؟ دەبا ئەوانەی ئیماندارن هەر پشت بە خودا ببەستن. هەندێک گومانیان برد کە پێغەمبەر لە دابەشکردنی دەستکەوتدا نادادی دەکات. بێگومان بۆ هیچ پێغەمبەرێک نەبووە کە نادادی و خیانەت بکات هەرکەس ناحەقی و نادادی بکات لە ڕۆژی قیامەتدا نادادیەکەی یەخەی پێدەگرێت و بە کۆڵیەوەیەتی لەوە دوا پاداشتی هەر کەسێک بە گوێرەی کردەوەکانی دەدرێتەوە و ئەوانە ستەمیان لێ ناکرێت ئایا ئەو کەسەی بەپەرستن و چاکەکاری شوێنی ڕەزامەندی خوددا کەوت بێت وەکو ئەو کەسە وایە کە بەهۆی گوناه و تاوانەوە شایستەی خەشم و قینی خوددا بێت بێگومان شوێنی ئەو جۆرە کەسانە دۆزەخە کە سەرنجامێکی ناخۆشە. هەریەک لەو دوو دەستەیە پلە و پایەی خۆی هەیە لە لای خودا، لە بەهەشتی بەریندا یاخود لە ناخی دۆزەخدا. بەڕاستی خودا بینایە بەو کار و کردەوانەی کە ئەنجامی دەدەن. سوێند بێت بێگومان خودا منەتی ناوەتە سەر ئیمانداران کاتێک پێغەمبەرێکی بۆ ڕەوانە کردوون لە خۆیان، ئایەتەکانی ئەویان بەسەردا دەخوێنێتەوە، دڵ و دەروونیان پاک و پوخت دەکاتەوە هەروەها فێری قورئان و داناییان دەکات بەڕاستی پێشتر لە گومڕایەکی ئاشکرادا ڕۆچوو بوون ئایا کاتێک بەڵاو ناخۆشیەکتان توش هات لە جەنگی ئوحددا بۆ دەڵێن ئەمە چی بوو بۆ وامان بەسەر هات لە کوێوە ئەمەمان بۆ هات ئەی بۆ لەاتان چوو خۆ لە جەنگی بەدردا بەڕاستی ئێوە دوو ئەوەندەتان بەوان کرد ئینجا پێیان بڵێ ئەو بەڵایە لەلایەن خۆتانەوە تووشتان هات کاتێک نافەرمانی پێغەمبەرتان کرد و تەماعی دنیا لە دەروونتاندا جوڵا بەڕاستی خدا دەسەڵاتی بەسەر هەموو شتێکدا هەیە بەندە چاکەکانیشی کاتێک هەڵە بکەن تووشی بەڵایان دەکات ئەوەشی کە تووشتان بوو لە ڕۆژی بەیەکگەیشتنی هەردوو ئۆردووەکە لە جەنگی ئوحددا، ئەوە بە فەرمان و ویستی خودا بوو تا ئیمانی باوەڕداران دەربخات و دووڕووی و نالەباری دووڕووەکانیش دەربخات، کاتێک پێیان وترا، وەرن بجەنگن لە پێناوی خودادا، یان هیچ نەبێت بەرگری لە خۆتان و ماڵ و منداڵتان بکەن، وتیان، ئەگەر بمانزانیایە شەڕ و جەنگ بەرپا دەبێت، ئەوا شوێنتان دەکەوتین و دەجەنگاین. ئەوانە ئەو ڕۆژە لە کوفرەوە نزیکترن تا لە ئیمان بەدەمیان شتێک دەڵێن کە لە دڵ و دەرونیاندا نییە خداش زانایە بەوەی کە دەی شارنەوە ئەوانەی بۆی دانیشتن و نەچوون بۆ جەنگ بە براکانی خۆیانیان وت ئەگەر ئەوانە واتا شەهیدان بە قسەی ئێمەیان بکردایە نەدەکوژران ئەی پێغەمبەر پێیان بڵێ، دەی کەواتە مردن لە خۆتان دوور بخەنەوە ئەگەر ڕاست دەکەن، هەرگیز وا مەزانن و وادامەنێن ئەوانەی لە پێناوی خودادا شەهید بوون و کوژران مردوون، نەخێر وانییە، بەڵکو ئەوانە زیندوون لای پەروەردگاریان لە ڕزق و ڕۆزی هەمەجۆر و تایبەت بەهرەوەرن. زۆر دڵخۆش و شادمانن بەو بەخشش و زیادە فەزڵەی کە خودا پێی بەخشیون، مژدەش دەدەن بەوانەی هێشتا بەوان نەگەیشتون و شەهید نەبوون کە بێگومان هیچ ترس و بیمێکیان لەسەر نییە هیچ غەم و پەژارەیەکتان بۆ پێش نایەت لە بەجێهێشتنی دنیا مژدە دەدەن بە ناز و نیعمەتانی تایبەتی و فەزل و ڕێزی بێسنوور لەلایەن خدای میهرەبانەوە بەڕاستی خداش پاداشتی ئیمانداران زایە ناکات و ڕنج بە خەسار نابن ئەوانەی بەدەم بانگەوازی خدا و پێغەمبەرەوە چوون دوای ئەوەی کە تووشی ناخۆشی و زام و ئێش بوون بۆ ئەوانەیان کە چاکەیان کرد و پارێزکار بوون پاداشتی زۆر گەورە و بێسنوور ئامادەیە ئەوانەی کە خەڵکی باوەڕلاواز پێیان دەڵێن بەڕاستی خەڵکی بێباوەڕ و خوددا نەناس خۆیان بۆ ئێوە کۆکردۆتەوە و خۆیان بۆ ئێوە مەڵاس داوە لێیان بترسن خۆتان تووشی بەڵا مەکەن بەڵام ئەوان واتە ئیمانداران بەو پڕوپاگەندەیە باوەڕیان زیاتر دامەزرا و وتیان خودامان بەسە کە یاردەدەر و یارمەتیدەرێکی چاکە. ئەوسا ئیتر موسڵمانان گەڕانەوە هاوڕێ لەگەڵ فەزڵ و ناز و نیعمەتی خوداییدا، هیچ ناخۆشێکشیان بۆ پێش نەهات، چونکە شوێنی ڕەزامەندی خودا کەوتبوون و هەر ئەوەشیان مەبەست بوو، خودای گەورەش هەر خۆی خاوەنی فەزڵ و ڕێزێکی زۆر گەورەیە. ئەوە بەڕاستی تەنها شەیتانە یاوەرەکانی خۆی دەترسێنێت. ئێوەی ئیماندار لێیان مەترسن، بەڵکو هەر لە من بترسن ئەگەر ئیماندارن، بێگومان ترسان لە خودا ئاسوودەیی و ئارامی دەبەخشێت بە ئیماندار. ئەی پێغەمبەر ئەوانەی کە پێشبڕکێ دەکەن لە بێباوەڕیدا خەمبارت نەکەن، چونکە بەڕاستی ئەوانە هەرگیز هیچ زیانێک بە خودا ناگەیەنن، خودا دەیەوێت هیچ بەشێکیان لە قیامەتدا پێ نەبەخشێت سزای سەخت و زۆر ناسۆریش بۆیان ئامادەیە بەڕاستی ئەوانەی بێباوەڕیان هەڵبژارد لە جیاتی ئیمان بێباوەڕیان کڕی لە جیاتی باوەڕ بە هیچ جۆرێک زیان بە خوددا ناگەێنن بەڵکو سزای بە ئێش چاوەڕێیانە ئەوانەی ڕێبازی کوفریان گرتۆتە بەر وا گومان نەبن کە مۆڵەتمان داون و ناز و نیعممەتی دنیامان پێبەخشیون ئەوە خێرە بۆیان، ئێمە تەنها بۆیە مۆڵەتیان دەدەین تا زیاتر گوناهبار ببن و سزایەکی ڕیسواکەر چاوەڕێیانە. خودا ئیمانداران وازلێناهێنێت، هەروەکو ئەوەی کە ئێستا ئێوە لەسەری هەن، دڵسۆز و نادڵسۆز، خەمخۆر و بێباک تێکەڵن، هەتا پیس و پاک لەیەک جیانەکاتەوە بەهۆی جۆرەها تاقیکردنەوە و پێشهاتەوە، بێگومان خودا جیهانی شاراوەتان نیشان نادات تا ئایندە بزانن، بەڵکو خودا لە پێغەمبەرەکانی کەسانێک هەڵدەبژێرێت کە بیەوێت تا لە هەندێک نهێنی ئاگادار بن بەو ڕادەیەی کە پێویستە جا باوەڕ بە خودا و پێغەمبەرانی بهێنن خۆ ئەگەر باوەڕی دامەزراو بهێن و پارێزکاری بکەن و لە خودا ترس بن ئەوە پاداشتی بێسنوور و نەبراوە چاوەڕێتانە واگومان نەبن ئەوانەی کە بەخیلی و ڕزیلی دەکەن لەو ناز و نیعممەتانەی خوددا پێی بەخشیون نابەخشن کارێکی چاکە بۆیان نەخێر ئەوە کارێکی خراپ و نادروستە بۆیان چونکە ئەو شتانەی کە نەیان دەبەخشی لە ڕۆژی قیامەتدا دەست دەنێتە بینیان و دەبنە کۆت لە گردنیاندا بێگومان هەرچی لە ئاسمانەکان و زەویدا هەیە هەر خوددا خاوەنیانە و خوددا ئاگایە بە هەموو ئەو کار و کردوانەی کە ئێوە ئەنجامی دەدەن سوێن بێت بێگومان خدای پەروەردگار گفتاری نابەجێی ئەو جوولەکانەی بیست کە وتیان خدا هەژارە و ئێمە دەوڵەمەندین ئێمە ئەو گوفتارانە یاداشت و تۆمار دەکەین لەسەریان، هەروەها کوشتنی پێغەمبەران بەدەستی ئەوان بەناحەق لە دەوزەخیشدا پێیان دەڵێین، بچێژن سزای ئاگری سوتێنەر. ئەو سزایە لە دەرەنجامی دەستپێشخەری خۆتاندایە، چونکە بەڕاستی خودا هیچ جۆرە ستەمێک لە بەندەکان ناکات. ئەو جولەکانەی دەڵێن، خودا پەیمانی داوە بە ئێمە کە بە هیچ پێغەمبەرێک باوەڕ نەکەین تا قوربانییەکمان بۆ نەهێنێت و نەیبینین ئاگر دەیخوات و دەیسوتێنێت و لەناوی دەبات، ئەی محەممەد پێیان بڵێ خۆژمارەیەک پێغەمبەر لە پێش منەوە ڕەوانە کران بۆتان بە چەندەها بەڵگە و نیشانەی ئاشکراوە و بەو داخوازیشەوە کە وتتان جا بۆ کوشتان و شەهیدتان کردن ئەگەر ئێوە ڕاستگۆن خۆ ئەگەر بڕواان پێنەکردیت ئەوە بەڕاستی زۆرێک لە پێغەمبەرانی پێش تۆ بڕواان پێنەکراوە هەرچەندە جۆرەها موعجیزە و نامەی پڕ لە ستایش و ئامۆژگاری و کتێبی ڕووناککەرەوەیان هێنابوو هەموو کەسێک دەبێت بمرێت و مردن بچێژێت تەنها لە ڕۆژی قیامەتدا کرێ و پاداشتان بە تەواوی پێدەدرێت دەرەنجامی کردەوەکانتان دێتەوە ڕێتان ئەوسا ئەوەی دوور خرایەوە لە ئاگری دۆزەخ و خرایە بەهشتەوە ئەوە بەڕاستی سەرفراز بووە ژیانی دونیاش بێجگە لەوەی کە ڕابواردنێکی خەڵەتێنەرە شتێکی تر نییە. سوێن بێت بێگومان تاقی دەکرێنەوە لە ماڵ و دارایی و خۆیشتاندا، زیان لە ساماندا دەکەن، خۆتان تووشی ناخۆشی و ئازار دەبن، هەروەها سوێن بێت لە خاوەنانی کتێبی پێش خۆتان و لە موشریک و هاوەڵگەرانەوە ئازارێکی زۆر دەبیسن، ئەوەندە بوختان و قسەی نابەجێتان بۆ هەڵدەبەستن وەک ئازار بەر گوێتان بکەوێت وایە. بەڵام ئەگەر خۆڕاگر بن و پارێزکار بن و لە خودا بترسن لە سنوور دەرنەچن بەڕاستی ئەو هەڵوێستە لە کارە پەسند و کردەوە پایەدارەکانە یاد بێنەرەوە کاتێک خودا پەیمانی وەرگرت لەوانەی کتێبیان پێ بەخشراوە کە ڕوونی بکەنەوە بۆ خەڵکی و مەرامەکانی باس بکەن و نەیشارنەوە کەچی خستیانە پشت خۆیان و بە نرخێکی هەرزان فرۆشتیان، ئەگەر هەموو دنیاش بێت دینی بۆ بفرۆشی هەرزان فرۆشراوە و زەرەرێکی بێ سنوورە، ئای کە شتێکی بێ نرخیان کڕیوە و دەستیان کەوتووە. وا گومان مەبە بەوانەی دڵخۆشن بەوەی کە هەیانە و حەز دەکەن باس بکرێن و خەڵکی سوپاسیان بکات لەسەر کار و چاکەیەک کە نەیانکردووە، ئەوە هەرگیز وا مەزانە ئەوانە لە دەست سزا ڕزگاریان دەبێت بەڵکو سزایەکی بە ئێش چاوەڕێیانە هەرچی لە ئاسمانەکان و زەویدا هەیە هەر خدا خاوەنیانە و ئەو خدایە دەسەڵاتی بەسەر هەموو شتێکدا هەیە بەڕاستی لە دروستکردنی ئاسمانەکان و زەویدا و لە ئاڵ و گۆڕی شەو و ڕۆژدا بەڵگە و نیشانەی زۆر هەن بۆ کەسانی ژیر و هۆشمەند ئەوانەی یادی خوددا دەکەن لە کاتێکدا کە بە پێوەن یا دانیشتون یا ڕاکشاون لە هیچ حاڵەتێکدا یادی ئەو زاتە فەرامۆش ناکەن هەمیشە بیر دەکەنەوە لە دروستبوونی ئاسمانەکان و زەوی بیر دەکەنەوە لە هەموو وردەکاریەک سەرنجی هەموو دیاردەیەک دەدەن سەرنجام دەڵێن پەروەردگارە تۆ ئەم هەموو دروست کراوانت بێ هودە و بێ ئامانج دروست نەکردووە پاچی و بێگەردی شایستەی تۆیە لە تۆش بمان پارێزە لە سزای ئاگری دۆزەخ بەڕاستی تۆ هەر کەس بخەیتە ناو ئاگری دۆزەخەوە ئەوە ئیتر شەرمەزار و ڕیسوا و خەجاڵەتت کردووە جا بێگومان لەوێ ستەمکاران هیچ جۆرە پشتیوانێکیان نییە. پەروەردگارا بەڕاستی ئێمە گوێمان لە بانگخوازێک بوو بانگی کردین بۆ ئیمان و دەیفەرموو ئیمان بهێنن بە پەروەردگارتان جا ئێمەش بێ دوو دڵی خێرا باوەڕمان هێنا و وتمان پەروەردگارا دە تۆش لە گوناه و هەڵەکانمان خۆش ببە چاوپۆشی بکە لە کردارە ناپەسندەکانمان و لەسەر ڕێبازی چاکان و بەختەوەران بمانمرێنە و لەگەڵ ئەواندا کۆمان بکەرەوە. پەروەردگارا، ئەو بەڵێنانەشمان بۆ ئەنجام بدە کە لەسەر زاری پێغەمبەرانتدا بە ئێمەت داوە کە سەرکەوتنە لە دنیادا و بەهەشتی بەرینە لە داهاتوودا و لە ڕۆژی قیامەتیشدا خەجاڵەت و ڕوو زەردمان مەکە بێگومان تۆ بەڵێن شکێن نیت و بەڵێنی خۆت دەبەیتە سەر. کاتێک ئیمانداران بەم شێوەیە نزایان کرد کە پەروەردگاری ئازیزیان فێریان دەکات بێگومان ئەو زاتە دوعاکانیان لێ وەردەگرێت بەهانا و هاواریانەوە دەچێت بۆیە دەفەرموێت بەڕاستی من هەوڵ و کۆش و کار و کردەوەی هیچ کام لە ئێوە بەزایە نادەم چنێرینە و پیاوتان چمێینە و ئافرەتتان چونکە هاوکاری یەکتر بوون لە چاکە و چاکەکاریدا جا ئەوانەی کۆچیان کرد و لە شوێنەواری خۆیان دەربەدەر کران و ئازار و ئەشکەنجەدران لە پێناوی مندا و جەنگان و شەهید کران بەڕاستی سوێن بێت چاوپۆشی دەکەم لە هەڵە و گوناهەکانیان و دەیان خەمە باخەکانی بەهشتەوە کە چەندەها ڕووبار بە ژێر درەختەکانیدا و بەردەم کۆشکەکانیدا دەڕوات ئەمەش پاداشتێکە لەلایەن خوداوە پێشکەشیان دەکرێت، خودا پاداشتی چاک و جوانی لایە بۆ تێکۆشەران. ئەوە هەر هەمووی ڕابواردنێکی کەمە، چونکە لەوەو دوا شوێن و جێگەیان دۆزەخە کە ناخۆشترین جێگە و ڕێگەیە. بەڵام ئەوانەی کە پارێزکارن و لە سزای پەروەردگاریان دەترسن، جێگە و ڕێگەیان باخەکانی بەهەشتە کە چەندەها ڕوبار بەژێر درەختەکانیدا و بەبەردەم کۆشکەکانیدا دەڕوات، هاوڕێ لەگەڵ ژیانی هەمیشەیی لەوێدا، ئەو شوێنانەش لەلایەن خوداوە ئامادەکراوە بۆ میوانداری هەمیشەیی بەختەوەران، هەڵبەتە ئەو بەشەی کە لای خودایە چاکتر و بەنرخترە بۆ چاکەکاران و خوداناسان. بەڕاستی هەندێ کەس هەن لە خاوەنانی کتێب کە باوەڕی بە خودا پتەو و دامەزراوە، هەروەها بەو قورئانەش کە بۆ ئێوە ڕەوانەکراوە و بەو کتێبانەش بۆ خۆیان پێشتر ڕەوانەکراوە، لە کاتێکدا ئەوانە ترسی خودایان لە دڵدایە و مەبەستیانە خودا لێیان ڕازی بێت ئاەتەکانی خودا بە نرخێکی کەم یاخود بە هیچ نرخێک نافرۆشن ئەوانە پاداشتی ئیمان و باوەڕی خۆیان لای پەروەردگاریان وەردەگرن بەڕاستی خوددا بە خێرایی لێپرسینەوە ئەنجام دەدات تا بە زووی بەختەوەران بخاتە بەهشتەوە و ناپوختەکانیش لە دۆ زەخت تون بکات. ئەی ئەوانەی کە باوەڕتان هێناوە، خۆگر بن و خۆڕاگری و ئارامگری بەسەر خۆتاندا بهێنن، نەبەزن لە خۆگری و مانەوەتان لە سەنگەردا، هەوڵ بدەن هەمیشە لە سەنگەری خەبات و کۆششدا بن، لە خودا بترسن و پارێزکار بن بۆ ئەوەی سەرفرازیی هەمیشەیی بەدەست بهێنن.